خودا ئەو شتەیە کە منداڵان دەیزانن نەک گەورەکان گفتوگۆیەک لەگەڵ حسێن پەناهی ناوت حسێن فامیلیت پەناهی پیشەت کارمەند لە دەستگای دەنگ و ڕەنگ ئیشی پێشترت کتێب فرۆش کاشی فرۆش شوان کەی یەکەم جار چویتە سینەماوە لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا یەکەم فلیم کە بینیت چی بوو فلیمی جولیا حەز دەکەی لە سینامادا چ کارێک بکەیت دەرهێنەر بم حەز دەکەی چ فلیمێک دروست بکەیت فلیمێک بە ناونیشانی خەوگەڕەکان کە لە ئەشکەوتێکەوە دەست پێدەکات و لە وێرانیەکی کۆمپیوتەریدا کۆتایی پێدێت. لە چ کارێکت زۆر رازیت؟ لە هیچیان. حەز دەکەی چ کتێبێک بکەی بە فلیم؟ فۆنتا مارا، هیچ چیڕۆکێکی تەواو نەکراوت نووسیوە؟ بەڵێ، چیڕۆکێک بە ناوی، باوێشکی سەگ. حەزت لە چ جۆرە فلیمێکە؟ فلیمی دیکۆمەنتاری. ئەگەر بەرهەمهێن بایت، پارەت تەرخان دەکرد بۆ کێ و چ فلیمێک تا بەرهەم بێت؟ پارەم تەرخان دەکرد بۆ خۆم بۆ فلیمی خەوگەڕەکان. ئەگەر ناچار بیت واز لە کاری سینەما بێنیت حەز دەکەی چی بیت؟ حەزم دەکرد چیڕۆکنووس بم. حەزت دەکرد لەگەڵ کام دەرهێنەر کار بکەیت؟ لەگەڵ ئەندرێ تارکۆڤسکی. باشترین فلیم لای تۆ چییە؟ فلیمی ئاوێنەی تارکۆفسکییە. باشترین ڕەخنەگری ئێرانی لای تۆ کێیە؟ بابەک ئەحمەدی، باشترین ڕۆمانی ئێرانی کامەیە؟ کوندە بە بۆی کوێر. باشترین ڕۆمانی بیانی کامەیە؟ دکتۆر ژیڤاگۆ. حەز دەکەی منداڵەکانت لە سینەمادا کار بکەن؟ بەڵێ. باوکت حەزی دەکرد تۆ لە سینەمادا کار بکەیت؟ نەخێر بە هیچ شێوەیەک. منداڵەکانت لە کارەکانت ڕازین؟ هەموو جارێ نا. هونەر لەگەڵ نەرم و ڕێکدا تەبایە یان لەگەڵ ناڕێکدا؟ لەگەڵ ناڕێکدا. بە شێوەیەکی ڕێک و پێک ڕۆژانە چەند کاتژمێر تەماشای تەلەفزۆن دەکەیت؟ سێ کاتژمێر. بازاڕکردن و شت دەکەیت لە ماڵەوە؟ نەخێر. ڕاتان سەبارەت بە ژیان. ژیان کۆمەڵەی دووبارەیە، پڕ لە هیوا و. هێلکە و قالۆنچە و فەلسەفە و ئەڤین. سەرنجت لە بارەی حافز چییە؟ حافز تاقانەیە. ئەی خیام؟ خیام ڤێرژنە ڕەش و سپییەکەی حافزە. ئەی مەولانا؟ نایناسم. ڕات دەربارەی چارلی چاپلن چییە؟ هەمیشە چارلی چاپلم خۆش دەوێت. جوانترین نموونەی ئەڤین لای تۆ کێیە؟ دیزەمونایە لە شانۆی ئۆتێلۆدا. باشترین فلیم کە تا کۆتایی تەماشات کردبێت چ فلیمێک بوو؟ فلیمێکی ئیتاڵی بوو بە ناونیشانی خانمی دکتۆر. ئەکتەری دڵخوازت کێیە؟ ئەو کەسەی هەموو مێژوو مرۆڤایەتیش دەنوێنێ ئەلپاچینۆیە. حەزت لە چ ڕەنگێکە؟ زەرد. کە دەستت بەتاڵ دەبێ چی دەکەیت؟ تەماشای یاری تۆبی پێ دەکەم یان ناشیاینە تابلۆ دەکێشم. لە تەنیاییدا حەز لە چ شتێکی خۆتە لە چاوەکانم کاتێک لە ئاوێنەدا تەماشای خۆت دەکەیت چ هەستێکت هەیە دڵم بە حاڵی خۆم دەسوتێت هەز دەکەم ڕۆحم هیچ پەیوەندیەکی بەدەستەمەوە نییە باشترین کاتی کارکردنت کەیە؟ یازدە بۆ دووی شەو. هەست دەکەیت لە چ تەمەنێکدا بمریت؟ لە چل ساڵیدا. کەی یەکەم جار هەستت کرد دەتوانی ببیت بە ئەکتەر؟ ئەو کاتەی بۆ یەکەم جار درۆم کرد. چۆن پێناسەی نواندن دەکەیت؟ نواندن دۆزینەوەی ملیۆنان کاراکتەرە لە نێو خۆتدا. تۆ بۆ ناو کار دەکەیت یان بۆ نان؟ من نە خەمی نانمە نە خەمی ناو من بۆ بەسەربردنی کات ئیش دەکەم بۆ ڕاکردن لەو ڕاستیە ترسناکانەی کە نازانم چین. لە فلیمەکانتدا هەمیشە ڕۆڵی کەسێکی گوناهو ستەملێکراو دەبینی ژیانی خۆشت هەروایە؟ نا هیچ کار وانیە خۆم بە مەبەست دەمەوێ ئەم کارەکتەرە دووبارە بکەمەوە زۆرێک فێڵزانینە و هۆکارەکەشی ئەوەیە بێگوناهی منداڵانە لەم سەدە شێت و وێڵ و بێباوەڕیەدا ون بووە خودا ئەو شتەیە کە منداڵان دەیزانن نەک گەورەکان گەورەکان کاتی خۆیان لە داندان بە چۆلەکەکاندا بەهەدەر نادەن. لە سەدا چەندی مرۆڤەکان وان؟ نازانم، بەڵام ڕێژەکە زۆر نائومێدکەرە. مرۆڤێکی سادە باشتر دەژی یان مرۆڤێکی ئاڵۆز؟ بێگومان مرۆڤێکی سادە. مرۆڤی سادە ئەوەندە ئاسوودە دەمرێت کە مرۆڤی ئاڵۆز تەنانەت ناتوانێ. بەو ئاسوودەییە بشخەوێت، بەڵام لە ئینسانە ئاڵۆزەکاندا ساتی وەها جوان و درەوشاوە هەیە کە ئەرزشی دە مەرجی هەیە و ئەمە تەنها ئەوان پێی دەگەن و تێی دەگەن. مرۆڤە سادەکانیش ئاڵۆزترین بوونەوەری سەر زەوین، کە مێژوو ناچار بە دووبارەکردنەوە دەکەن. تۆ سادەی یان ئاڵۆزی؟ من پشیلەیەکم کە قاچی لە شلیلەوە ئاڵاوە. لە ڕواڵەتدا دەبێ سادە بم. مارکس لە ڕۆمانی سەد ساڵ تەنیاییدا دەڵێ، من مرۆڤێکی هەژارم کە بڕێکی زۆر پارەم هەیە. من وەک فیل وام. مرۆڤ کە سەیری فیل دەکات، هەست دەکات ئەم ئاژەڵە قسەی زۆر زۆری بۆ وتن هەیە، بەس هیچ ئەندامێکی یارمەتی ئەم قسەکردنەی نادات. هەست دەکەیت زۆرتر شاعیری یان ئەکتەر؟ من زۆرترم مەیلم بەلای شیعردا هەیە، ئەگەرچی کە نواندنیش دەکەم دێوێکی شیعری لە کارەکانمدا دەبینرێت، نەک ئەوەی کە شاعیرێکی گەورە بم، بەڵکو جۆرێک نیگای شاعیرانەیە بۆ شتەکانی نێو ژیان، لە ڕاستیدا بێ شیعر هەر ناتوانم بژیم. بە کورتی لە کاتی نووسینەوەی ئەم ئەزموونە ڕوحیانەدا جاری وا هەیە شاعیرم جاری وا هەیە نیگارکێشم جاری وا هەیە نەیدەژەنم بەڵام هیچیانم بە بایەخەوە وەرنەگرتووە ئەگەر هەموو وزەکەم لە یەکێک لەو بوارانەدا خەرج بکردایە بێگومان زیاتر تێیدا قاڵ دەبووم و باشتر بوو ژیان پێکەوە گونجانێکی دراماتیکی نییە، تێکەڵەیەکە لە کۆمەڵێ ساتی پەرت و بێ پەیوەندی کە تەنها قەوارە و زەینی ئێمە یەکگرتووێکی پێ دەدات. هەندێ جار ڕۆڵی کەسانێک دەبینی کە ئەوەندە سادەن دەڵێی منداڵن ئەوە بۆ؟ دەمەوێ بڵێم کلیلە ونبووەکانی ئێمە لە گیرفانی منداڵەکان و لە گیرفانی ئەوانەدایە کە وەک منداڵ وان. بە چ فەیلەسوفێک سەرسامیت؟ نیچە، چونکە تەژی لە ڕاستییە و نەترسە. لە پێشەوایانی ئایینی خۆشمان عەلی و نەهج بلاغە و لەم ئاخیرانەشدا قورئانم خوێندەوە. لە قورئاندا چ سوڕەتێک زۆر کاری لێ کردی؟ سوڕەتی عادیات لەوێدا خودا سوێند دەخوات بە هەنکە هەنکی هەناسەی ئەسپ.